کاناڵی توتڕک بەشی شەشەمی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی ئاغا وەجاخی ڕۆشنە ڕەشید ئاغا لە تەمەنی لاوێتیدا بوو چەند ساڵێک بوو ببووە ئاغا، ئەویش وەک گای حاکم لە تەڕی دەیخوارد و لە وشکی دەخەوت. لەوەتەی پێگەیشتبوو شەو خەریکی قومار و ڕۆژ خەریکی ڕاو و شکار بوو. تاقە هونەرێکی کە بووی ئەوە بوو لە زمانی تانجی دەزانی. ڕەشید ئاغا، هەو هەو هەو، ڕستی هەوریشم و قەلادەی زیوت لە ئەستۆ دەکەم، دەست و پەنجەت لە خەنە دەگرم، جلی تورمەت بۆ دەکەم. تاوس، وەکوو ژاندارمەیەک کە تازە چەند کوردی گرتبێ و ئافەرینی لێ کرابێ و ئەفسەرەکەی بانگی کات، یا وەک جنەوەر زێرێکی کە بەناو دڕک و داڵدا بە دوای تاقە مانگاونبووەکەیدا ڕابکات، ئاغا و تانجی پشتاوپشت لەگەڵ یەک هاتبوونە خوارەوە. هەرچەند لە دوو ڕەگەزی جیاواز بوون، بەڵام سەبارەت بە پێشینەی مێژوویی بێ تەرجمان لە یەکتر تێدەگەیشتن. ئێوارەی ڕۆژێکی دەمە و زستان بوو. لە هەیوانی دیوەخانی گوندی نۆبار ڕەشید ئاغا و تاوس بە دیار نۆکەرەکانەوە بە زمانی حاڵ ئەو قسانەیان دەکرد. نۆکەرەکانی ڕەشید ئاغا کە زۆربەیان لەگەڵ نۆبار و دیوەخان و ئەسپ و تاژی لە ئاغای ڕەحمەتی بە میرات مابوونەوە، لە هەراوایی و ناودەست و لە هەراوایی ناودەست و باریکی دەست و پاشو و خۆشبەزی تاوس واقیان وڕ مابوو. هیوادار بوون خۆیان و ئاغایان بێ گۆشت نەکات. یەک لە دوای یەک پیرۆزبایی تاوسیان لە ڕەشید ئاغا دەکرد. لە پاشان کوێخا عەوڵا هەڵی دایە و کوتی، بە گۆڕێکی ئاغای ڕەحمەتی تێچووە ئەو تاژییە دزییەتییە، ئەگینا ئەم هەڵۆیە و دوو تەغار گەنمیان نەوتووە. ڕەشید ئاغا وتی، دە تەغە بە، دەویت باب، عەقڵت بۆ لە کار کردم، دیارە ئەگەر حەمەوەیس لە برسا خۆ ڕێزکی نەهاتایە بۆ دوو تەغار گەنم لێرەوە نەدەچووە تیلەکۆ بە شەوی ئەنگوستە چاو سنگی خۆی بە گوللەوە نێت و تاوس بۆ من بدزێ. دوو ساڵی تەواوە ناوبانگی تاوسم بیستووە. لە عاسمان بۆی دەگەڕام، لە سەر زەوی دەسم کەوت. ئەگەر زۆرت بەخیلی بە حەمەوەیس دێ، دوو تەغار گەنمی دەست کەوتووە، نەچووە بچێ، ڕستت دەکەم و تێت بەر دەدەم. کە کەروێشکت کوشت، دوو تەغار گەنم بە تۆش دەدەم. کوێخا عوڵا وتی، دە باشە ئاغا، تۆ لەسەر کەروێشکی خۆت نی؟ من تەماڵێکت بۆ دەدۆزمەوە، کەیفت لێیە لە لاندا بە زیندوویی دەیگرم، حەز دەکەی تاوسی پێ بەردە؟ ڕەشید ئاغا وتی، دە بڕۆ تەماڵ بدۆزەرەوە. کوێخا عەوڵا وتی، ئاغا ئەوەندەم لێ بوەستە، گەرداڵێک بەفر ببارێ، بزانە دوو تەغار گەنمەکە حەڵاڵ دەکەم یان نە. لەو کاتەدا تاوس ڕەشیداغای پێگەیاند کە ئارەزووی ڕاوی هەیە، بە بەردەمی ئاغادا سێ چوار بازی برد، بە حاڵ نووکی پەنجەی لە زەوی دەخشا، ڕەشید ئاغا، ڕووی کردە تاوس، دەک لەبەر قەڵەمبازت مرم، ئەمجا ڕووی کردە کوێخاعەوڵا، بە سەری مارف ئاغا، سبەینێ تا چێشتانێ تەماڵێک ندۆزییەوە، گەسکت بە سەر بارەوە دەنێم. کە دۆزیشتەوە، جگە لە دوو تەغارگەنم، ئەو ڕانک و چۆغەی بەریشم هی تۆیە، دەبڕە بزانم چ دەکەی. کوێخا عوڵا وتی، ئاغا، سوێندەکەت بە گوڵ بێ، لە بەفری نەباری و تەماڵت لە کوێ بۆ بدۆزمەوە؟ ئەوەندەم سەبر لێ بگرە بەفر عەرز تفی بکات، جا ئەو حەلە چاوم لێ بکە. ڕەشیداغا وتی، ئەو قسانەی پێ ناوێ، باسی تەماڵت کرد، دەبی بیدۆزیتەوە، دەنا دەتکەمە تەماڵ و سەگت پێ بەر دەدەم. بایز، یەکێ لە نۆکەرەکان کە بە ڕیز لە بن دیواری هەیوانەکە بە دیار ئاغاوە وەستابوون لەبەر خۆیەوە وتی، ئەوڵا خۆی بە دەمڕاست دەزانێ. دە بڕۆ، بەم ڕەشانگە تەماڵ بدۆزەرەوە. جافر یەکێکی دیکە لە نۆکەرەکان وتی، ئەوەندە گەوجە، پێی وایە کەروێشکیش ڕەعیەتە، بچێ لە ماڵەوە بە شەق بیهێنێتە بێگار. ئێمەش دەتوانین ڕەعیەت بە شەق ئەم دیوە و دیو کەین. دە بڕۆ تەماڵ بدۆزەرەوە. بە زمانی خۆت پێوە بووی. مام سەلیم کە بە حاڵ کەڵبەی لە نم دا مابوو و وەختی خۆی گەورە نۆکەری مارف ئاغای باوکی ڕەشید ئاغا بوو، بە پڵتەپڵت لە بەر خۆیەوە دەستی پێ کرد. دەک کوێر بم، ئاغا ئاوا دەبێ! دەمەویست لە سا ئاغای ڕەحمەتی بوایە و ئەم چەلەحانێی دەگەڵ بکردایە. چما کای لە پێستی سەری نەدائاخنی؟ ڕەشیداغا کە بە بەر سەفی نۆکەرەکاندا پیادەی دەکرد گوێی لەم قسەیە بوو، چووە پێستی باوکیەوە وتی، مام سەلیم! سبەینێ تا نیوەڕۆم لێ ڕاوەستە، جا قسەی ئاغای خۆت تاقی کەرەوە، بزانە چۆن دەیکەمەتە ماڵ. کوێخا عەوڵا هەر چەند باب نۆکەر نەبوو، وەکوو مام سەلیم چاوی بە پاشخوانی ئاغای ڕەحمەتی نەپشکووتبوو، بەڵام دەتگوت لە ژێر چەکوشی شەیتان دەرپەڕیوە، لە پڕوفێڵی ئاغا و نۆکەریدا وەستابوو، دەیزانی عەقڵی ئاغا تا کوێ بەر دەکات، تەگبیری خۆی کردبوو، ئەمما دەیویست ڕەشید ئاغا پتر شێلگیرکا، تا دووتەغار گەنمەکەی دەرچکەوێ. ڕووی کردە میرزاسمایلی ئاغا کە لەو لاوە وەستابوو، کتێبێکی چڵکنی بە دەستەوە بوو، وتی، مام میرزا، بۆم بڕوانە ئەو کتێبە، جا ڕبەیەکت لە گەنمەکە دەدەمێ. میرزاسمایل وتی، دەبڕۆ مردووت مرێ، ئێستاکە لە قەندیلیش بەفر نەکەوتووە، قامووسیش تەماڵ ناگرێ، بۆت بڕوانمە کتێبی چی؟ کوێخاوڵا وتی، بە سەری ئەو ئاغایە ڕبە گەنمێکت لە کیس چوو. ڕەشیداغا وتی، ئاهاها! لە سبەینێی نەهاتوو، لە تەماڵی نەدۆزراوەوە، لە گەنمی وەرنەگیراو، داخ دەباتە دڵی میرزا. نۆکەرەکان وتیان، بەڵێ، ئاغا جوانی دەفەرموێ، ئاهاهاها! کوێخا عەوڵا دەیەویست بۆ پێکەنینی ئاغا زیاتر سەر بکاتە سەر میرزا، وتی، باشە مەڕوانە کتێبە چڵکنەکەت، بە سەری ئەو ئاغایە چاو و بەگەنم ناکەوێ. میرزا وتی، کورە باوکم، برام، دەوەن بە ئاشی چم پێ دەکەی؟ تۆ خۆت تەماعی ماسی ناو دەریا کەوتووەتە سەری، واز لە من بێنە. ڕەشید ئاغا وتی، من عەوڵا دەزانم، من عەوڵا دەناسم، بە ڕبە گەنمێکیش باوکی دەفرۆشێ. میرزا کە داخی عەوڵای لە دڵدا بوو وتی، شکور باوکی نەماوە، ئەگینا بێ گەنمیش دەیهێنایە سەما. کوێخا عەوڵا تێگەیشت مەبەستی میرزا ئەوەیە باوکی عەوڵا ڕەعیەت بوو، ئەگەر بمایە ئەویشی بە دەردی ڕەعیەتەکانی دیکە دەبرد. وتی، من نمەک بە حەران نیم ئاغام چۆنی پێ خۆش بێ وا دەکەم. میرزا کە زانی قسە دەگاتە ناسکی وتی، ئاغا حەز دەکا تەماڵی بۆ بدۆزیتەوە، کوێخا عەوڵا وتی، باشە، بەڵام بەو شەرتە تۆ دەم لە گۆشتەکەی نەدەی. مام سەلیم وتی، هەتیوە عەوڵا تۆ شێتی لە بەفری نەباری و لە تەماڵی نەبوو، لە ڕاوی نەکراو، لە تاژی تێبەرنەدراو، لە کەروێشکی نەکوژراو، لە چێشتی لێنەنراو، میرزا دەم لە گۆشتی چی نەدا؟ میرزا وتی بەخوا بڵێم چی، سەرم لەم قسانە دەرناچێ. توێقا عەوڵا وتی ڕاسەکە، هەر سەری لەوە دەردەچێ بۆ ڕەعیەتەکان بپاڕێتەوە و تکایان بۆ بکا، ئەوەندەی قاقەز و ماقەز خوێندۆتەوە و هاتوچۆی شاری کردووە، قسەی ئێمەی پێ هیچە. میرزا وتی، تۆ بڕۆ تەماڵ بدۆزەرەوە و واز لە من و قاقەز و ماقەزم بێنە، هەر شتە وەختی خۆی هەیە، ئێستا جارێ ئەوا وەختی تەماڵ و ڕاوە. ڕەشید ئاغا بە دەم ڕێگای ژوورەوە، عەوڵا، تاوس بەرە دەست و پاشووی لە خەنە بگرە بۆ تەماڵەکەی سبەینێ. کوێخا عەوڵا وتی، بەڵێ ئاغا. بەیانی دوای نان و چایی خواردن ڕەشید ئاغا وتی، عەوڵا! کوێخا عەوڵا کە لە پێشخانە لەگەڵ نۆکەرەکان خەریکی پاشخوان خواردن بوو، پارووەکەی بە خڕی قووت دا، بەڵێ بەڵێ ئاغا! ڕەشید ئاغا وتی، دەست و پاشووی تاوست لە خەنە گرت؟ عەوڵا وتی، بەڵێ ئاغا! ڕەشید ئاغا وتی، قسەی خۆم لەبیر نەچۆتەوە، تەماڵت دۆزییەوە؟ عەوڵا وتی، بەڵێ ئاغا! ڕەشید ئاغا وتی، وڵاغان بێنن، با بچین بۆ ڕاو. تاوس لەبەر ئەسپی ڕەشید ئاغاوە سەمای دەکرد. لە بناری تەرەغە ڕاو دابەسرا. کە گەیشتنە شیوەڵێک، ئەوڵا لەپڕ هەڵی کێشا تەماڵ. خوڵامی سەری ئاغای خۆمم، ئەوە تەماڵە! ڕەشید ئاغا تاژی تێ بەر دا، بەڵام کەروێشک هەڵ نەستا. ئەوڵا وتی، ئاغا، ئەوە بە لان کەوتووە، واتە لە ناو لانەکەدا خۆی مات داوە. با بچم هەڵیئەستێنم. ڕکێفی لێ دا و چووە پێشەوە. دابەزی و گورجێک پەتی ملی کەروێشکی داڕنی و فڕێیدا دەرەوە. ڕەشید ئاغا و. ڕەشید ئاغا تاوسی دووبارە تێبەردا، وتی، ها بیگرە تاوس ها، دەری نەکەی ها، لە سەری منت کەوێ! تاوس یەک دوو سەری پێدا هات و کەروێشکی هەڵگرت. عەوڵا بە غار چوو، کەروێشکی لە دەم تاژی سەندەوە و بە پاشکۆیەوە هەڵی واسی. کە گەڕانەوە عەوڵا چاوی پێ کەوت برای مەشەل لە سەرمانا دەلەرزێ کەچی لەبەر دەرکی مزگەوت لەگەڵ میرزا وێساوە و قسەی بۆ دەکات کوێخا عەوڵا بە پەلە برایم ئەوە هێشتا نەڕۆیشتووی برایم وتی بۆ کوێ تۆ هیچ بە من وتووە کوێخا عەوڵا وتی پێم نەگوتی ئەوا گوتم، ڕاکە بچۆ بۆ کان، ڕاکە بچۆ بۆ کان، تەنەکەیەک نەوت بێنە بۆ ماڵی ئاغا، زوو وەرەوە بۆ ئێوارێ فریای خە. شەو لە دیوەخان بە دەم خواردنی گۆشتی کەروێشکەوە باس باسی ڕاو و تاریف تاریفی تاوس بوو. ڕەشید ئاغا وتی، مام سەلیم! مام سەلیم چۆنم تەماڵ بە عەوڵا پەیا کرد خۆ ئێستا ئاغایەتی دەزانم مام سەلیم وتی ئەوەندەی گڵ بەسەر ئاغای ڕەحمەتیەوەیە سەد ئەوەندە عەمری تۆ بێ شکور ئاغا وەجاخی ڕۆشنە میرزا بزەی دەهاتێ بەڵێ ئاغا وەجاخی ڕوونە ڕەشید ئاغا وتی مام سەلیم بەیانی دوو تەغار گەنم بدە بە عەوڵا ڕانک و چۆغەکانیشی بۆ دەنێرم شەو دیوەخان چۆڵ بوو ئەوڵا دەڕۆیشتە ماڵەوە لای دا دەرکی ماڵی برایمە شەل و بانگی کردە دەرەوە کوتی، برایم لە دەم و دەر بێ کەروێشکی ماڵیت لێ ون بووە لە ژێر بێگاردا دەوپڕوکێنم خۆ دوێنێ هیچ و بە میرزا نەوتووە برایم وتی، جا با پێیشم وتبێت چی تیایە ئەویش هەر لە خۆتانە ئەوڵا وتی، نا نا ئەوە کابرایەکی شاری و دەم شڕە. ئەگەر لای ئاغا باسی کرد تۆ بڵە درۆ دەکات شتی وانەبووە جا نۆرە بێگارت لەسەر هەڵدەگرم.